سڵاو و ڕەحمەت و میهرەبانی خوای میهرەبان لە ئێوەی میوانانی ماڵەکەی و تەواوی مسڵمانان کە ئەهلی قیبلە و ئوممەتی ڕەسول اللەن صلی الله علیه وسلم ئوممەتی ئیسلامی و جیهانی ئیسلامی لە نێوانی دوو جەژنەکەی کە خوای پەروەردگار پێی بەخشیون سەرقاڵی ئەنجامدانی پایەیەک لە پایەکانی ئیسلامن بە مەبەستی ئاشنابوون لە ناسینی ئەو پایەی ئیسلام و بە مەبەستی بەرچاو ڕوونی بۆ ئومەتی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم مەجلیسەکەمان دەگوێزینەوە و دەچینە خزمەت ساڵی دەیەمی کۆچی لە تەمەنی موبارەکی پێغەمبەر و پێغەمبەرایەتیەکەیدا پێم خۆشە بە ڕۆح بچینە خزمەت شیرینە شار و شاری شیرینی مەدینەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ساڵ دەی کۆچیە مانگ مانگی ذیلقەعیدەیە پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام مسلمانانی ئاگادار کردووە و شاری مەدینەی شیرینە شار جمەی دێ لە پیاوان و لە مسلمانانێکی چاکەکار و خێرخواز و بەهیمەت و بەغیرەت پێغەمبەری ئازیز بڕیاری ئەنجام دانی پایەی پێنجەم لە پایەکانی ئیسلام کە حەجکردن و گەشتە بۆ ماڵی خوای میهرەبان دەدات بۆ ئەم مەبەستە خۆی ساز و ئامادە دەکات گەشتێک گەشتی ئیسلام ناسیە گەشتێک گەشتی یەکسانی و دادگەری و برایەتیە گەشتێک، گەشتی پێکەوە ژیان، گەشتی پاکبوونەوە و نوێبوونەوە و هەستانەوە، گەشتێک پێخەمبەری ئازیز بە بەشداری هەزاران موسڵمانی گیان لەسەر دەست بۆ خوا سوڵحا و مرۆڤ دۆست ئەنجام دەدات پێخەمبەرمان خۆی بۆن خۆش دەکات بڕیاری دەرچوون لە شاری مەدینە دەدات بۆ ذوالحلیفە یان بۆ ئاباری عەلی بە ئامادەبوونی مسوڵمانانێکی زۆر بە بەشداری سەرجەم خێزانەکانی پێغەمبەری ئازیز عەلەیه سەلات وەسەلام گەشتێک دەکات لە ئاباری عەلی جبریل عەلەیه سەلام دێتە خزمەتی پێغەمبەری ئازیز و پێی ڕادەگەیەنێ ئەی محەممەد لەم شیوە موبارەکەدا نوێژ بکە پێغەمبەری ئازیز دەمێنێتەوە نیەت هێنان و بڕیاردانی لەبەیک اللهم لەبەیک لەبەیک حەجا وعمرا پێغەمبەری ئازیز بڕیار دەدا لێرەوە مسلمانان ئیحرام هێمای ئاشتی، هێمای پاکبوونەوە، هێمای یەکسانی و دادگەری بپۆشن. هێمای تەوحید و یەکخواناسی و یەکخواپەرستی و دروشمی لەبەیک اللهم لەبەیک بەرز بکەنەوە. پێمخۆشە لە خزمەت هەنگاوەکانی پێغەمبەردا، ان الحمد والنعمة لك والملك لا شريك لك ئەی محەممەد پێیان بڵێ بە ئومەتەکەت هێندەی دەنگی ئێوە دەڕوات نەک هەر ئینسانەکان دار و بەردەبن بە شاهێد و لەگەڵ ئێوەدا بەشداری ذکر و تەسبیحاتەکەن لە قیامەتیشدا شاهێدی بۆ ئێوە دەدەن خۆشەویستانم پێغەمبەری ئازیز و نوری چاوانمان کاتێک گەشتەکەی دەکات دەفەرموێ هەر لە ڕێگادا بوو کەمێک بەڕێکەوتن سەیری حەج و مرۆڤ دۆستی بکەن سەیری حەج و چاکەکاری بکەن کە لە مەوسیمی حەجدا ئێمەی ئومەتی ڕەسول الله پێویستە فێری چاکەکاری و خزمەتکردن و مرۆڤدۆستی بین ئافرەتێک دێتە خزمەتی پێغەمبەری ئازیز ئەی پێغەمبەری خودا ئەم منداڵم تووشی فێ و بورانەوە بووە زۆر ماندوم بەدەستیەوە دوعای خێری بۆ بکە پێغەمبەری ئازیز فوو دەکا بە ناو دەمیدا دوعای شیفای بۆ دەکا و پێی دەڵێ کە گەڕامەوە هەواڵم بەرێ تا بزانم منداڵەکەت چۆنە کەمێکی دی دەڕۆن پێغەمبەری ئازیز وشترێک بەرەو ڕووی پێغەمبەر دێ لە نزیک ئاوەدانیەکدا وشترەکە چاوی فرمێسکی لێدەبارێ پێغەمبەری ڕەحمەتەن للعالمین دەفەرموێ کێ خاوەنی ئەم وشترەیە تا خاوەنەکەی دێننە لای پێغەمبەری ئازیزمان فەرمووی ئەم وشترە شکاتەکات هاتۆ بۆ لای پێغەمبەر و دەڵێت ئەی پێغەمبەری خوا ئەوا پیر بووم ئێستا بڕیاریان داوە سەرم ببڕن نامەوێ سەر ببڕێم الله اکبر ئەگەر عشقی وشترێک بۆ پێغەمبەر ئەگەر ڕەحمی پێغەمبەر بۆ وشترێ ئاوها بێ فەرمووی دەسەری مەبڕن با بمێنێتەوە ئەم وشترەیە ئەوە ئەم وشترەیە تایبەتمەندی خۆی وەرگرت چونکە پێغەمبەری ڕەحمەتەن للعالمین ڕەحمەتی بۆ نارد کەمێکی دی دەڕۆن پێغەمبەری ئازیز عەلەیه سەلات وەسەلام چی دەبینن سەرنج بن سەحابەیەک ناوی ئەنجەشەیە کاری سەرپەرشتیاریکردنی قافڵەی ئافرەتانە و خێزانانی پێغەمبەریش ئەم سەحابە بەڕێزەیە هۆرە دەکات بە کوردەواری خۆمان وشترەکان بەڕێ دەخات دەنگی زۆر خۆش و کاریگەرە بە جۆرێک وشترەکانی هێناوەتە جوڵە و حرەکەتێکی زۆر رسول الله پێغەمبەری مرۆڤ و مرۆڤایەتی پێغەمبەری دۆستی ئافرەتان دێنێتە گۆ و دەفەرموێ یا ئەنجەشە ڕوەیدەک سوقا بالقواریر سەیری ئەم وتە شیرینە کەن ئەم جەشە بەسە هێندە دەنگت کاریگەرە هێندە و شەکانت وشترەکانی هێناوەتە جوڵە ئامان ئاگادار بە شوشەکان نەشکێ ئافرەتانی ئومەتی ڕسول الله سیر کەن پێخەمبەری خوا دەتا شوبهێنێ بە شوشە نابێ شوشە بشکێنرێ ئەگەر شوشەکان شکان ئیتر هەمووان بریندار دەبن ئیتر ژیان تێک دەچێ لەسەر زەویدا لەسەر خۆ ئەنجەشە بەسە بەسە هۆرەکردن و گۆرانی وتن بۆ وشترەکان با وشترەکان شوشەکان نەشکێنن لە پاش نۆ شەو و نۆ ڕۆژ بەتایبەت پێغەمبەردا لە شەواندا لەبەر خاتری فێنکی و لەبەر ئەوەی لە شەویشدا ئاسان ڕێگا دەبڕێ لە پاش نۆ شەو و نۆ ڕۆژ بە تایبەتی ڕێکردن دەگاتە نزیک شاری مەکەی پێغەمبەر کە کۆچی لێکرد بوو ئالەم ساتە وەختەدا چیتر ڕوودەدات دایکی ئیمانداران عائیشەی دایکمان ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ ڕەحمەتی خوا لەوانەی خۆشیانەوێ غەزەبی خوا لەوانەی دژایەتی دایکمان عائیشە دەکەن بە چاوی پڕ لە فرمێسکەوە دێتە خزمەتی پێغەمبەری ئازیز چییە عائیشە بۆ دەگریەی ئەی پێغەمبەری خوا ئەمنیش نیەتی حەج و عمرەم هێناوە بەڵام دایکمان کەوتووەتە سوڕی مانگانەوە عادەوە ئەی پێغەمبەری خوا من ناتوانم بێمە بەیتەوە ناتوانم تەواف بکەم پێغەمبەری خوا فەرمووی ئارام بگرە هەموو مەناسکی حەج جێبەجێ بکە بەڵام نوێژ مەکە و تەوافیش مەکە و مەیە ناو بەیتەوە بەڵێ پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام دوای دابڕانێکی زۆر شادەبێ بە کوێ شادەبێ بە بەیت الله شادەبێتەوە بە کەعبە شادەبێتەوە بەو کەعبەیەی کە یەکەمین ماڵی خوای میهرەبانە لەسەر زەویدا بەڵێ پێغەمبەرمان لای ڕاستی دەستی ڕاستی دەردەخات سێ جار تەوافێکی خێرا دەکات پاشان پێغەمبەرمان دەست دێنێ بە ڕوکنی یەمانیدا دەچێتە سەر بەردە ڕەشەکەی خەڵاتی خوای میهرەبان کە لە بەهەشتۆ ناردوێتێ سەر زەوی ئەڵڵاه و ئەکبەر تا دەستی لێ نەدەی تا نەچیتە خزمەتی ئەو بەردەیە نازانی چ لەزەتێک هەیە لەوەی کە دەچیتە خزمەتی بەردێک خوای میهرەبان ناردوێتێ خوارەوە بۆ سەر زەوی دەستی لێ دەدات دەست بە دەموچاویدا دێنێ پاشان تەواف تەواو دەکات دوورکات نوێژ دەکات پاشان تێر ئاوی زەمزەم دەخوات ئینجا پێغەمبەری ئازیز جارێکی دی دەگەڕێتەوە ماچی بەردە ڕەشەکە دەکات پاشان دەچێتە سەر کێوی سەفا و مەروە دەچێتە سەر کێوی سەفا و مەروە پاشان پێغەمبەری ئازیز دوای سەعی سەفا و مەروە ڕادەکا لە نێوانی سەعی سەفا و مەروەدا فەرمووی پێغەمبەر و مرۆڤایەتی کێ ئیمامیانە لێرەدا ئافرەت ئیمامەتی پێغەمبەر و ئومەتی پێغەمبەر دەکات ڕادەکات هەتاوەکو ئەژنۆی مبارەکی دەردەکەوێ بۆ چونکە ئافرەتێک ئا لێرەدا لە ئاوەدانکردنەوەی کەعبەدا کە دایکمان هاجرەی خێزانی باوکمان ئیبراهیمە ڕای کردووە پاشان پێغەمبەری ئازیز سەری کورد دەکاتەوە قژی دەبەخشرێتەوە ئای خۆزگا ئێمەش شەیدا بووینایە بە تاڵێک لە مووی تۆ ئەی پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام پاشان پێغەمبەری خوا دەبینێ سەعدی کوڕی ئەبی وەقاس نەخۆشە سەیری سەرکردەی ئومەتی ڕسول الله کەن سەعد دەگرێ هەی پێغەمبەری خوا زۆر هیلاکم کوڕم نییە یەک کچم هەیە سەروەت و سامانێکی زۆرم هەیەوا من خەریکە وەفاتەکەم ڕەنگە نەتوانم ئەم فەریزەیە جێبەجێ بکەم ئەی پێغەمبەری خوا دەمەوێ هەموو سەروەت و سامانم ببەخشم بەخوا پێغەمبەری ئازیز فەرمووی اللهم اشفی سعد نا ئەی سەعد دڵت خۆش بێ ڕەسوڵ الله دوعات بۆ دەکا ئەتۆ تەمەنت ماویەتی ماڵیشت مەبەخشەرەوە سێکی ماڵت هێشتا سێکی ماڵت زۆرە با منداڵەکەت با خێزانت ماڵیان هەبێ ماڵ و منداڵت بە ماڵەوە بەجێ بێڵە ئەوە خێرە بۆ تۆ نەک بە فەقیری و بە هەژاری ڕەسوڵ اللە بۆی مسوڵمانان بیبینن لەسەر وشترێک دەچێتە سەر کێوی عەرەفات لەویادا پێغەمبەری ئازیز و نوری چاوانمان پەیامێک ئاراستەی مسلمانان دەکا و دوعا دەکا و هێندێک ئامۆژگاری مسلمانان دەکا لەویا و دەفەرموێ ئامان ئاگادار بن ئیسمەعو تەعیشو دەتانەوێ بەختەوەر و کامەران بن دە ببیستن لە ڕەسوڵ وڵاوە چی فەرمووە و چیمان پێ دەفەرموێ بەڵێ ئەی پێخەمبەری ئازیز لە مزگەوتی کوردستانەوە لە خاکی کوردستانەوە دەڵێین بە قوربانت بین بەقوربانت بین بەخۆمان و ناو و نان و دایک و باوک و ماڵ و سەروەت و سامانمانەوە لێت دەبیستین بفەرموو ئەی پێغەمبەری خوا فەرمووی خوێنتان ماڵتان لە یەکتری حەرامە ظلم لە یەکتری مەکەن لا تەظالەمو لا تەظالەمو لا تەظالەمو خوا ظلمی حەرام کردووە ظلم لە یەکتری مەکەن پێغەمبەری خوا فەرمی لا ترجعوا بعدی کفارا دوای ئەم ئیسلامە شیرینە نەگەڕێنەوە بۆ کوفر نەگەڕێنەوە بۆ ئەوانەی کە دەڵێن دین لە دەوڵەت جیا دەکەینەوە نەگەڕێنەوە بۆ ئەو حەپە حەپکەرانەی دەڵێن نەوەد هەزار ئیمزا کۆمان کردوتەوە نابێ دەستوری هەرێم ئاینی تێدابێ نەگەڕێنەوە بۆ کوفر نەگەڕێنەوە بۆ ئیلحاد و عەلمانیەت ئەمین بن لە خوێنیان لە ماڵیان لە بەرامبەرتا ئەی مسلمان کێیە المسلم من سلم المسلمون من لسانهم ويدي من لسانه ويدي ئەو کەسەی مسلمانان لە دەست و دەمی پارێزراو نەبن مسلمان نییە ئەی مهاجر کێیە ئەی کۆچ کردو کێیە گەنجانی کوردی خۆشەویستم کێ کۆچەکات کۆچ یعنی چی پێغەمبەری ئازیز فەرمووی دەبێ ئەمە پێناسەی کۆچ بێ کۆچ کردووان فەرمووی ئوممەتەکەم هەموو پێغەمبەران دوعایەکیان هەبووە و کردیان بەڵام دوعای من هەڵم گرتووە بە تایبەت بۆ ڕۆژی قیامەت شەفاعەت دەکەم بۆ ئومەتم خوایە بەر شەفاعەتی پێغەمبەرمان خە خوایە ئەم ئیماندارانە و ئەوانەی دەمان بینن لێمان دەبیستن خوایە بەر شەفاعەتی و پێغەمبەرەمان خە پاشان پێغەمبەری ئازیز فەرمووی ئومەتەکەم ئەمن شانازیتان پێوە دەکەم ژن و ژنخوازی بکەن چونکە ئومەتی من یەکەمین ئومەتە دەچێتە بەهەشتەوە با کۆتا هەمین ئومەت بێ ژن و ژنخوازی بکەن واللهی ناوێرم ناوێرم کۆتا ڕاگەیاندنی ڕێژەی تەڵاق لە هەرێمی کوردستانە ڕابگەێنم کە بەداخەوە لەژێر سیستەمێکی زوڵم و ستەم لەژێر دەسەڵاتێکی عەلمانی بۆگەندا لەبەردەمی خوای پەروەردگارا ئوممەتەکەم توخوا لەبەردەمی و پێغەمبەران و ئوممەتەکانی تردا نیگەرانم مەکەن تسودو یعنی ڕووی دوور لە پێغەمبەری ئازیز دوور لە پێغەمبەری ئازیز لە ڕوم نایە بیڵێم خەجاڵەتم مەکەن لای بەردەمی بارەگای خوای پەروەردگارا و بڵێم حاشا ئێوە ئومەتی من نین دەست بە دینی منەوە بگرن وەکو خۆی بڵێ پێغەمبەری ئازیز ئا لەم ساتە وەختەدا ئیمامی عەلی و ئەبوو مسلیم کە گەڕابوونەوە لە وڵاتی شام سەد سەروشتریان بۆ هێنابوو بەدەستی مبارەکی لە دوای ئەوەی کە دەگەڕێتەوە بۆ بینا و مزدەلیفە و ڕەجمی شەیتان دواتر بە دەستی موبارەکی شەست و سێ وشتر سەردەبڕێ قوربانی دەکا بە ئاژەڵ بۆ ئاسوودەی مرۆڤەکان بۆ ئەوەی لێرەوە بڵێ ئیتر نابێ مرۆڤ بکرێ بە قوربانی بەڵێ خۆشەویستانم پێخەمبەری ئازیزمان دەگەڕێتەوە و تەواف دەکات بەڵام چۆن تەوافێک ئای ساتە وەختی ناڕەحەتی بەجێهێشتنی ماڵی خوای پەروەردگار تەوافی ماڵ ئاواییە ساتەوەختی بەجێهێشتنی ماڵی خوای پەروەردگار خواحافیزی کردنە لە بیت پێغەمبەری ئازیز سەحابەکان دەفەرمون چووە الملتزم ملتزم نێوانی بەردەڕەشەکە و دەرگای کەعبەیە پێغەمبەری ئازیزمان خۆی پیا هەڵواسی ڕوومەتی پێوەنا فرمێسکی ڕەش دوعای کرد بۆ ئومەتی ئازیز چاوەڕێی دەکات پێغەمبەری خوا کەمێک بەڕێ دەکەون و دەفەرمێ چی گوێ بگرن دەفەرمێ سەبق المفردون بردیانەوە کێ پێشکەوتووە کێ براوەیە کێ یەکەمە وتیانەی پێغەمبەری خوا کێن من هم المفردون فەرمووی الذاکرین الله کثیرا والذاکرات هێشتا زۆرمان ماوە بۆ یەومی عەرەفە زۆر زیکر بکەن زۆر تەزبیحاتی خوای پەروەردگار بکەن کەمێکی کە پێغەمبەری ئازیز دەفەرمێ دەڕۆن و دەگات بە جێگایەک ناوی جوندانە فەرمووی خوا سبحانه وتعالی واهێنایە پێش چاوم ئەوە موسای برام بە سواری وڵاخێکەوەیە و ئەویش بەڕێیەوەیە و حەجی ماڵی خوای پەروەردگار دەکا و خوا پیشانم دەدات کەمێکی دی دەڕۆن شیوەکان ناو دەبا پێغەمبەری خوا شیوە زەرد شیوە سەوز پێغەمبەری خوا فەرمووی ئەوە قافڵەیەکی دیکەی پێغەمبەران حەفتا پێغەمبەر بە پێی پەتی ئەوە یونسی برام ئەوا موسای برام هەموو بەڕێوەن گەشتی ماڵی خوای پەروەردگار دەکەن پێخەمبەری ئازیزمان دەگاتەوە ئەو شوێنەی ئافرەتەکەی لێ بوو منداڵەکەی نەخۆش بوو ها منداڵەکە چۆنە وتیەی پێغەمبەری خوا واللهی دوای ئەو جارە ئیتر نەبورایەوە ئەی پێغەمبەری خوا ئەم کەمە ماست و پەنیرم لێ وەردەگری پێغەمبەری خوا لێی وەرگرت و خواردی بەڵێ پێغەمبەری ئازیزمان گەشتەوە شاری مەدینەی موبارەک ئەمە گەشتێک بوو لەگەڵ پێغەمبەردا بەڵام پێم خۆشە لە کۆی ئەم گەشتەدا ئەوە بە هەموو لایەکمان بڵێم ئەم گەشتە گەشتی ئازادیە گەشتی مرۆڤ دۆستیە گەشتی ڕزگاربوونە لە عەسەبیەت دەمارگیری گەشتێکە ئیحرام یەعنی ئاشتی ئیحرام یەعنی قیامەت ئیحرام یەعنی یەکسانی و دادگەری ئیسلام و حەج یەعنی ئەوەی کە تەنها حەجە دەتوانێ ملیۆنان مرۆڤ لە یەک بەرگدا کۆبکاتەوە یەک دروشم بڵێن پێکەوە لە یەک ساتە وەختا هەر هەموویان ئەنجامی یەک شیعار بن ئامەیە ئێستا ئیسلام ئەو دینەیە کە تەحەدای هەموو دەسەڵاتدارانەکە، ئیسلام ئاینی مرۆڤایەتیە، ئیسلام ئاینی مستەقبەلە، الاسلام هو الحل. ئەوانەی دژایەتی کەعبە دەکەن لێرەوە پەیامێکیان ئاراستە دەکەم و هێندێک کەس دەڵێن ئومەتی ئیسلامی ئومەتێکی بەرد پەرستە بەداخەوە بەڵێ بە شانازیەوە دەڵێین ئێمە نقبل الحجر ونسعى بين الحجرين ونقف علی الحجر ونحارب الشر ونرمی الشر بالحجر بەڵێ بەرد ماچ دەکەین بەڵێ لە نێوانی دوو بەردا بە ئایەتی خوای پەروەردگار سعی سەفا و مەروە دەکەین بەڵێ لەسەر کێوی عەرەفات کە بەردە ڕادەوەستین بەڵێ بە بەرد ڕەجمی شەیطان دەکەین بەڵێ هەر بە بەردیش خوا سبحانه وتعالی ئەبڕەهە و فیلەکان لەناو دەبا، بەڵام ئێمە خوای خاوەنی بەرد دەپەرستین، خوای خاوەنی کەعبە و بەیت دەپەرستین، بەڵام ئێمە دەڵێین بەردیش خەڵاتی خوای میهرەبانە کە ناردووەتی بۆ سەر زەوی، بەردیش چەکی دەستی موسڵمانە کاتێ شەڕی پێ دەکات، کاتێ لە شاخدا بەکاری دێنێ و خۆی پێ پەنا دەدات. خۆشەویستانم ئەوەی کە ماوە لەبەردەستمانا بریتییە لەوەی کە بەڕاستی حەج، بریتییە لە چی؟ ئەو ما ئەو وێستگەیەیە کە تیایدا وێستگەی پاکبوونەوەیە. عەبدولدائیم کوحەیل گەورە زانای جیهانی ئیسلامی دەڵێ، با هەموو جیهان بزانن حەجکردن بۆ خاڵیبوونەوەی ئەو هەمووە هێزی کارەبایە کە لە جەستەی ئینسانایە. پێمان دەڵێ، لیشهدوا منافع لهم، پێمان دەڵێ باشترین جۆری وەرزش بۆ خۆپاراستن و پاکبوونەوە لە چەندین نەخۆشی بریتیە لە حەج بریتیە لە تەواف بریتیە لە ڕاکردن بریتیە لە گەرمابوون بریتیە لە خواردنەوەی ئاوی زەمزەم کە ئەز زەمزەم لما شرب له پێغەمبەری ئازیز دەفەرمێ ڕەواه ابن ماجە شیفایە هیچ ڤایرۆسێ لە خۆی نادەگرێ پێمان دەڵێ حەج چەقی زەویە مرۆڤایەتی و ژیان لە حەجەوە دەستی پێکردووە کە خوای پەروەردگار دوو جار ئومە القڕا لە قورئاندا دێنێ کە دایکی ئاوەدانی لە مەککەوە بووە پێمان دەڵێت بەڵێ شانازیە بۆ ئێمە بەردێک کە خوای پەروەردگار لە بەیتێکا دایناوە سی ملیۆن ساڵە سی ملیۆن ساڵ تەمەنی بەیت و تەمەنی بەردی ڕەشی خەڵاتی خوای میهرەبانە لەسەر زەویدا پێمان دەڵێ دڵتان خۆش بێ لە ڕووی عیلمیەوە بزانن کە بەڕاستی حەج بۆ ئومەتی ئیسلامی هێمای زیندووبوونەوەیە هێمای ئەوەیە کە دەبێ حاجیان ژینگە دۆست بن دار نەشکێنن ڕاو نەکەن قسە نەکەن ئەگەر دەمزاریان نەپارێزن حەجەکەیان قبوڵ نییە پێمان دەڵێ بەڕاستی بەتایبەتی ژمارەی حەوت ئیعجازێکە و بیزانن بۆچی حەوجار تەوافەکەین بۆچی حەوجار سەعی سەفا و مەروە دەکەین بۆچی حەوبەرد بە شەیتانەوە دەڵێین ئەمەش معجیزەیە ئاسمانەکان حەوتە ئەرزیش هەر حەوتە من و تۆش سوژدە دەبینە سەر حەوت ئەندام دەبێ بزانین حەوت ژمارە حەوت هێمای زۆری تێدایە ئەی بۆچی بەرد لەگەڵ خۆمانە نابین بۆ ڕەجمی شەیتان ئەمە ئیسلامە ئاینی نیظامە کە کۆتا پەیامە کەس دروست نییە لێرەوە بەرد بەرێ کەسیش دروست نییە لێەوە بەرد بێنێتەوە کەسیش دروست نییە پێڵا و نەعل بەکار بێنێ کەسیش دروست نییە بەردێک هێندەی نیسکێک یان نۆچێکی کوردی بچکۆلانە نەبێ بەکاری بێنێ ئەمەش پێمان دەڵێ ئیسلام ئاینی ئەمانەتە ئیسلام ئاینی دەستپاکیە ئیسلام یاسا و ڕێسایە ئوممەتی پێغەمبەری ئازیز ئەمە کەمێک بوو لە گەشت و لە حەجی ماڵئاوایی پێغەمبەری ئازیزمان لە کۆداییدا چۆن پێغەمبەری ئازیز حەجی کرد و ماڵئاوایی کرد من و تۆش ماڵئاوایی دەکەین ماوەتەوە لە بەردەستمانە ڕۆژووی عەرەفە کە چوارشەمە دەکات ذکر و تەسبیحاتی ئەم ڕۆژانەی کە ماوە و بە ڕۆژوو بوون ماوەتەوە لە بەردەستمانە قوربانی کردن ماوەتەوە لە بەردەستمانە بەشداری کارایی مسلمانان لە نوێژی جەژن ماوەتەوە لە بەردەستمانە گردن ئازادی و برایەتی ماوەتەوە لە بەردەستمانە ئەخیر وشەی پێغەمبەری خوا کە فەرمووی فیغفر الله لکل من وقف ومن لم یقف ئەم مژدە خۆشە مسڵمان مامۆستا ئەم لێخۆشبوونەی خوا تەنها بۆ حاجیان و ڕۆژی عەرەفەیە نزیکبوونەوەی خوای پەروەردگار تەنها بۆ مەکە و بۆ مەکەیە و بۆ حاجیانە پێغەمبەری خوا دەفەرمێ نەوەڵا ئەوەی کە لە عەرەفات وەستاوە ئەوەشی کە نەوەستاوە ڕەحمەتی خوای میهرەبانی بەنسیب دەبێ دەبا ئەم ڕۆژانەی کە ماومانە بیکەین بە ڕۆژانی دوعا و ذکر و تەسبیحات و ڕۆژ و قورئان خوێندن و چاکەکاری و بڕیاری قوربانی دان و لاکردنەوە لە هەژاران خوایە بە خاتری گەورەی خۆت و ناوە پیرۆزەکانت خوایە ئێمە ئومەتی و پێغەمەرە ئازیزەین خوایە بە ئومەتی و پێغەمەرە ئازیزە قبولمان کە خوایە خۆشەویستی خۆت لەم ماڵەدا کۆی کردوینەتەوە یا رب العالمین بە میوانی خۆت قبولمان کە خوایە شیاوی ئەو بن ڕێزمان لێ بگری خوایە حەجی ماڵی خوامان بەنسیب کە حەجی ماڵی خۆتمان بەنسیب کە یا رب العالمین خوای پەروەردگار حەجی حاجیانمان قبول کە خوایە حاجیانمان بە ساغ و تەندروستی بگێڕەوە ناومان یا رب العالمین خوایە ئاینی پیرۆزی ئیسلام لە دڵمانا شیرین کە خوایە بۆ ئیسلامە بانشێنە خوایە نەیاران یەو ئیسلامە لاڵ و کەڕ و کوێر کە خوایە دۆستان یەن ئیسلامە سەرخە خوایە ئەوەی دۆستە بە دینمان بەم خاکە بەم میلەتە هەژارە خوایە مۆفەقی کەی خوایە ئەوانەی قوت و موچە و بوجەی ئەم خەڵکە دەشارنەوە